کە بڕوایان هێنابوو بە خوای بە دەسەڵاتی سوپاس کراو. الذی له ملک السماوات والارض. ئەوەی کە خاوەنێتی ئاسمانان و زەوی بۆ ئەوە. واللە علی کل شیء شهید. بەڕاستی دەست وەشاندنی پەروەردگاری تۆ زۆر سەختە بێگومان هەر ئەوە کە لە سەرەتاوە مرۆڤ دروست دەکات و دوای مردن زیندووی دەکاتەوە وە هەر ئەوە لێخۆشبووی میهرەبان خاوەنی عەرش و بەرز و پایەدار. ذو العرش المجید فعال لما یرید. خاوەنی عەرش و بەرز و پایەدار. هەمیشە لە بەدرۆ زانینی قورئان دان وە خواش بە دەسەڵات و زانینی لە پشتیانەوە دەوری داون. بل هو قرآن مجید فی لوح محفوظ. بەڵکو ئەوەی کە بە درۆی دەزانن قورئانێکی گەورە و بەڕێزە لە لەوحێکی پارێزراودایە.